بەناوی خودای بەخشندە و میهرەبان سوێندم بەم شارە واتە شاری مەککە لە کاتێکدا تۆ نیشتە جێی تایدا سوێن بە باوک و ڕۆڵەکەی سوێن بەوانە بەڕاستی ئێمە ئینسانمان دروست کردووە و بەردەوام لە ناڕەحەتی و سەغڵەتی و کێشە و ناخۆشیدا ئایا ئادەمیزاد وا دەزانێت کە هەرگیز کەس دەسەڵاتی بەسەریدا نابێت زۆر جار دەڵێت من پارەی زۆرم لە ناوداوە من ماڵی زۆرم خەرج کردووە ئایا وا دەزانێت کەس ئاگاداری نییە و نەیبینیوە کە ئەو سرمایەی لە کوێوە پەیدا کردووە و لە چیدا خەرجی کردووە ئایا جووتێک چاومان پێ نەبەخشیوە چاو زۆر گرنگترە لە دوو دەستگای کامێرای ئەلکترۆنی خودکار لە هەر چرکەیەکدا هەزاران وێنەی ڕەنگا و ڕنگ دەگرێت و دەینێرێت بۆ مێشک ئەویش هەندێکی هەڵدەگرێت هەروەها زمان و دوو لێویشمان پێ نەبەخشیوە ئایا بە منداڵی ڕێنمویمان نەکردووە بۆ ئەوەی شیر لە مەمکەکانی دایکی بخوات لە گەورەیشدا بۆ ئەوەی سەر پشک بێت لە شوێن کەوتنی ڕێبازی ڕاست یا چەوت کەچی زۆربەی ئەو خەڵکە نەیتوانی بەسەر کۆسپ و لەمپەرەکاندا زاڵ ببێت و ڕێگای سەرفرازی بگرێتە بەر جا تۆ سوزانی ئەو کۆسپ و لەمپەرانە کامانن ئازادکردنی بەندە و کۆیلەیە یا ئازادکردنی گردنی خۆیەتی لە گوناه و یاخی بوون و سەرکەشی یاخود خۆراک بەخشینە لە ڕۆژێکدا کە گرانی و برسێتی هەبێت بەتایبەتی بەو هەتیوەی کە خزمایەتی هەیە لەگەڵیدا یا بە هەژارێک کە لە هەژاریدا لەسەر خاک دانیشێت یا پەککەوتە و کەفتەکارێ سەرڕای ئەوانەش ئادەمیزاد دەبێت لەوانە بێت کە باوەڕیان هێناوە و ئامۆژگاری یەکتریان کردووە لەسەر خۆگری و ئارامگری و هەروەها ئامۆژگاری یەکتریان کردووە لەسەر ڕەحم و بەزەیی و مهرەبانی ئەوانەی بەو سیفەتە جوانانە خۆیان دەڕازێننەوە ئەوانە دەستەی ڕاست و دەستەی بەختەوەرانن ئەوانەشی کە باوەڕیان بە ئایەت و فەرمانەکانی ئێمە نەبووە ئەوانە دەستەی خوار و چەپ و چەوت و نالەباران دەستەی نەگبەت و سەر لێ شێواوەکانن ئەوانە دەرگا و قاپیەکانی دۆزەخ لەسەریان داخراوە و هیچ هیوایەکی ڕزگاریان نییە